ئەوانەی ستەمیان کرد کۆیان بکەنەوە لەگەڵ هاوڕێکانیان و هاووێنەکانیان، لەگەڵ ئەوانەش دەیانپەرستن. من دون اللە فاهدوهم الی صراط الجحیم. جگە لە خوا، ئینجا ڕێگای دۆزەخیان نیشاندەن. وە ئێمە هیچ دەسەڵاتێکمان بەسەر ئێوەدا نەبوو بەڵکو خۆتان گەلێکی لە خوا یاخی بوون. فحق علینا قول ربنا انا لذائقون. ئەوەتە بڕیاری پەروەردگارمان بە سزادانمان لەو ڕۆژەدا لە سزادا هاوبەشن. بێگومان ئێمە تاوانباران بەو جۆرە لێدەکەین. انهم کانوا اذا قیل لهم لا اله الا الله یستکبرون. بەڕاستی هەر کاتێ بەوانە بوترایە هیچ پەرستراوێک نییە بێجگە لە خوا، خۆیان بە گەورە دەزانی و ملکەچی نەدەبوون سەلام و دروود لەسەر نوح لەلایەن هەموو جیهانیانەوە. ئینا کەزالیک نەجزی المحسنین. بەڕاستی ئێمە ئابە و شێوە پاداشتی چاکەکاران دەدەینەوە. ئینه من عبادنا المومنین ثم اغرقنا الاخرین. بێگومان ئەو لە بەندە باوەڕدارەکانی ئێمە بوو. جا وتی، من نەخۆشم، نایەم بۆ جەژنەکەتان لە دەرەوەی شار. فتولوا عنه مدبرین فراغ الی آلهتهم فقال الا تأکلون. ئەوانیش پشتیان تێکرد و ڕۆشتن بۆ دەرەوەی شار بۆ جەژنەکەیان. جا ئیبراهیم بە نهێنی ڕۆشت بۆ لای پەرستراوەکانیان. بە گاڵتەوە پێی وتن، ئەوە بۆ شت ناخۆن؟ ما لکم لا تنطقون فراغ علیهم ضربا بالیمین. ئەوە چیتانە قسە ناکەن؟ ئینجا بە دەستی ڕاستی بە تەور دەستی کرد بە لێدانیان، ورد وردی کردن. ئیبراهیم ئیسماعیلی بە ڕوودا خستە سەر زەوی، ئێمەش بانگمان کرد ئەی ئیبراهیم! قد صدقت الرؤیا انا کذلک نجزی المحسنین. بێگومان خەوەکەت بەجێ هێنا، سەلام لەسەر موسا و هارون بێت بەڕاستی ئێمە ئابەو جۆرە پاداشتی کار چاکان دەدەینەوە. انهما من عبادنا المومنین و ان الیاس لمن المرسلین. بێگومان هەردووکیان لە بەندە ئیماندارەکانی ئێمەن کەوابوو بێگومان ئەوان ئامادە دەکرێن لە دۆزەخدا جگە لە بەندە هەڵبژێرراوەکانی خوا. وترکنا علیه فی الآخرین سلام علی الیاسین. وە باسی چاکی ئیلیاسمان لەناو گەلە پاشینەکاندا هێشتەوە سەلام لەسەر ئیلیاس بێت. انا کذلک نجزی المحسنین انه من عبادنا المومنین. بەڕاستی ئێمە ئا بەو شێوە پاداشتی چاکەکاران دەدەینەوە، بێگومان ئیلیاس لە بەندە باوەڕدارەکانی ئێمەیە. خۆ ئەگەر بەڕاستی ئەو لەیادکارانی خوا نەبوایە تا ڕۆژێ زیندوو دەکرێنەوە لە ناو سکی ئەو نەهەنگەدا دەمایەوە. فنبذناه بالعراء وهو سقیم. بەهۆی ئەوەوە فڕێماندایە زەوییەکی ڕووت بێ دار و درەخت. خوا منداڵی بووە و بێگومان ئەوانە درۆزنن. اصطفی البنات علی البنین ما لکم کیف تحکمون افلا تذکرون. ئایە خوا کچانی هەڵبژاردووە بۆ خۆی بەسەر کوڕاندا؟ چیتانە چۆن بڕیاری وادەدەن؟ بەڕاستی ئەگەر کتێبێکی ئاسمانی وەک کتێبی پێشینانمان هەبووایە، بەڕاستی ئێمە لە بەندە پاک و خاوێنەکانی خوا دەبووین. فکفروا به فسوف یعلمون. ئینجا کە کتێبیان بۆ هات باوەڕیان پێنەهێنا و بەزوویی دەزانن سەرەنجامی بێباوەڕیەکەیان چۆن دەبێ. ئەوسا ترسێنراوان چ ڕۆژێکی خراپ و تەنگیان دەبێت. وتول عنهم حتی حین وابصر فسوف یبصرون. وە وازیان لێبێنە تا ئەو ماوەی دیاریکراوە بۆیان، وە ببینە ئینجا لەمەولا ئەوانیش دەبینن. سبحان ربک رب العزە عما یصفون. پەروەردگارت پاک و بێگەردە